پرسیارێکی زۆر کاریگەر دەگێڕنەوە کە پرسیار کراوە لە مفتیەک لە تەلەڤزیۆن کە دانیشتووە و چاوەڕێی پرسیاری خەڵکە تەلەفۆنی بۆ بکرێت یەکێک لە سوودانەوە یا لە سۆمالەوە تەلەفۆن دەکات دەڵێ ئەی شێخ من پرسیارێکم هەیە ئایا ڕۆژووی ئێمە قبوڵە کە پارشێو ناکەین و وە بەربانگیش ناکەینەوە ئێوارەش ڕۆژوو ناشچێنین ئیش پێی سەیرە دەڵێ نابێ مخالفی سنەتە ئینسان بەرەکەتی سیام لەوەدایە بەرەکەتی بەڕۆژووبوون لەوەدایە کە پارشێو بکەیت پارشێو نان بخۆ و هەروەها تعجیلی فطوریش بکە ئێوارەش بەپەلە نان خۆ و ڕۆژەکەت بشتێنە فەرمی آخر شێخ ئێمە هیچمان نییە هیچمان نییە پارشێوی پێ بکەین و هیچیشمان نییە ڕۆژووی پێ بشکێنین کەواتە خەڵکانێکی ئاوا هەیە براکانم خەڵکانێکی ئەوە هەیە لە برسێتیدان لە تینوێتیدان لە فەقیری و هەژاریدان بزانە یەک ڕۆژ تۆ برسید بێ حاڵت چی بەسەر دێ ئەی خەڵکانێک بە درێژایی تەمەنیان و ساڵیان لە ناڕەحەتیدا بژین کەواتە بەڕۆژووبوون وات لێدەکا بیر لە حاڵی فەقیر و هەژار بکەیتەوە بەڕۆژووبوون وات لێدەکا ئەو نەفسە کبریا و ئەو نەفسە خۆ بە زلزانەت تۆزێ بشتێنیت و تەواضعت هەبێ بۆ خوای پەروەردگار و بێی لە ڕیزی فەقیر و هەژار بوەستیت لە ماڵەکانی خوا و بەزەیت پێیان دابێتەوە